کە چی ڕوویداوە ئەوانیش وتیان، قوربان ئەمە دزە و لە ماڵی خۆماندا گرتوومانە. ئەویش سەرنجی لاوەکەی دا قۆزێکی برۆ ڕەش و چاو سەوز کەڵەگەتی باڵا بەرز. هێندەی پێ موعجیب بوو بە کۆمەڵەکەی وت، بەرەڵای بکەن. ئەمجا سەری خستە بناگوێی لاوەکە وتی، ئەی تۆ ئەڵێی چی؟ لاوەکەش لە وەڵامدا وتی، ئەوان ڕاست دەکەن. خالیدیش وتی، دەی باشە، تۆ بەم شۆخ و قۆزییەوە چی وای لێ کردی؟ ئەو کارە ناڕەوایە بکەی. لاوەکەیش وتی، هەڵپەی دنیا، قەزا و قەدەری خوا. خالیدیش پێی و خۆزگە لە بار دایکت بچوویتایە. ئاخۆ بۆچی ئەو ڕووخسارە جوانەت و ژیرییەت و بەڕەوشتییەکەت نەبوونە ڕێگر لەم دزییە ناپەسەندەت؟ ئەیژووتی، کۆڵ لەم قسانە بدە و فەرمانەکانی خوا بەجێ بێنە، دەستەکانم ئەو کارەیان کرد و تەواو، خوا زۆرداری بەندەکانی خۆی نییە. خالید دوای بێدەنگبوونێکی فرە، یەخەی لاوەکەی ڕاکێشا تاکوو گوێی لە سەری خۆی نزیک بکاتەوە ئەمجا پێی وت، ئەم دانپیانانەت بە تاوانەکەتدا ترساندمی، بۆیە بە دزت دانانێم، ڕەنگە چیرۆکێکت هەبێ، دوور لەم کارە وەرە بۆم گێڕەوە. لاوەکە وتی بیر لە شتی تر مەکەرەوە. تەنیا ئەوەندە هەبوو چوومە ماڵەکەوە شتێکی زۆرم دزی. دواتر پێیان زانیم و گرتمیان و بۆ لای تۆیان هێنام. خالید فەرمانی دا با جاڕچی هەواڵ بداتە دانیشتوانی بەسرە کە سبەینێ داد جێبەجێکرێ و دزێک دەستی ئەبڕدرێت لە فڵان شوێن. ئەمجا دزەکە پێوەند کرا. ئەمجا ئارام بۆوە. بە بەند بوون و ئەم هۆنراوەی وت خالید هەڕەشەی دەستبڕینەکە گەر نهێنی تۆی هەرزوو پێنەگا نەخۆرانی بێ بۆی بدرکێنم نهێن پارێز بم ئەگەم بە ئاوات دەسم ببڕێت لەلام باشترە نەک شورەیمان دەماو دەم بڕوات. دەرگاوانانی بەندیخانە گوێیان لەم شعرە بوو، کەی خوێندەوە چوونە لای خالید و شعرەکەیان بۆ وتەوە، بۆ شەوێ ناردیە شوێنی، کە دوانی بۆی دەرکەو کە کەسێکی شاعیر و زیرەک و دانایە، فەرمانی دا خواردنیان بۆ هێنا. دواتر نزیکەی سەعاتێک گفتوگۆیان کرد ئەمجا خالید وتی ئەمزانی تۆ دزنیت و چیرۆکێکت هەیە سبێنێ خەڵکێکی فرە کۆبنەوە قازی ئامادە بێ لە دزیەکە دەپرسێ تۆ نکۆڵی لێ بکە و بڵێ شتیوانە بووە بەرگری بکە لە دەست بڕینەکەت ئەمجا فەرمانی دا لاوەکەیان بردەوە بۆ بەندی خانە بەیانی خەڵکێکی زۆر ئامادەی سزای دەست بڕینەوەکە بوون کەسێ نەما لە شاری بەسرەدا نەهاتبێ بۆ سەیرکردن. خالید سوار بوو. لەگەڵ پیاوماقوڵانی بەسرەدا هاتن بۆ گۆڕەپانی شار. ناردیە دوای قازیەکاندا، لاوەکەشیان هێنا. کە زڕەی زنجیرەکەی پێیە هات، هەر کەسێک لاوەکەیە بینی بۆ ناسکی و لاوی و جوانی ئەگریا. قازی فەرمانی دا ژنان بێدەنگ بکەن و نەگرین. ئەمجا ڕووی کردە لاوەکە وتی، ئەو چەند کەساڵێن تۆ بە دزییەوە چوویتە ماڵیان و شتومەکت دزیوە، بەڵام هەموو شتەکان نەبووە؟ لاوەکەش وتی، نەخێر هەموو شتەکان بووە. خالید هێندە توند بوو قامچێکی دا بە سەروچاوی لاوەکەدا، ئەمجا ئەم شیعرەی پیا هەڵدا. ئەوەی لای بەندە حەز و خەیاڵە جێبەجێ نابێ و زۆر جار بەتاڵە. ئەمجا بانگی قەسابیان کرد تاکو دەستی ببڕێتەوە کە ئامادە بوو چێردە تیژەکەی ئامادە کرد مەچەکی لاوەکەی ڕاکێشا و خستێ سەری لەم کاتەدا کەنیزەکێک کە بەرگێکی سپی پۆخڵی لە بەرداب و بەڕاکردن هات خۆی دا بەسەر لاوەکەدا ڕوخساری وەکو مانگی چواردە دەرکەوت خەڵکەکە پێکەوە ئاخێکیان هەڵکێشا ئەمجا کەنیزەکەکە بە هەموو توانای هاواری کرد تکات لێکە میر خالید پەلەمەکە لە بڕینی دەستیم لاوە تا ئەی بیستیت ڕاستی ئەو ڕووداوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی کە خالید ئەمەی بیست ژنەکەی بان کردە لای خۆی لی پرسی ژنەکە ژوتی قوربان ڕاستەکەی ئەم لاوە دڵی چۆتە کچی ئەم ماڵەی کە لە حوشەکەی داگیراوە جا کە هاتووە بچێتە ماڵیان بۆ داوەکردنی کچە، ویستویەتی ئەو دەزگیرانەی بە ئاگا بێنێ کەوا هاتووە بۆ خوازبێنی. بۆ نەگبەتی برای کچە و باوکی گوێیان لە تەقەی بەردەکە ئەبێ، دەرەپەڕنە دەرەوە تاکو بزانن ئاخۆ چی ڕوویداوە. کاتێ ئەچنە حەوشەکەوە لاوەکە ئەبینن، پەلاماری ئەدەن بیگرن، لاوەکەیش، بۆ ئەوەی ئابڕوی کچەکە نەچێ پەلاماری جلی تەنافەکەیان نەدات و هەندێ شتی حەوشەکە کۆکاتەوە کەیگرن و شتەکانی پێبێ وا تێگەن ئەم لاوە بۆ دزیکردن هاتووە بۆیە سکاڵای لێکەن ئەم لاوەش بۆیە دانی بە دزیکردنەکە داناوە تاکو ناموسی دەستگیرانەکەی بپارێزێ هێندە نەفسی پاک و بەویژدان بووە خالید کامابیستێ لاوەی لا خۆشەویست ئەبێت و ئەنێرێت بە دوایدا کە بۆیە بن ناوچەوانی ماچەکە ئەمجا ئەنێرێتە دوای باوکی کچەکەوەڵێ مامە شێخ ئێمە وا بەنیاز بووین حوکم بدەین بەسەر ئەم لاوەدا کە دەستی ببڕینەوە بەڵام خوا فریامان کەوت هەزار دینارمان پێبەخشی لەبەرەوەی ناموسی تۆی پاراستوە و دەستێکی بەخشیوە لە پێناوی ئەو ناموسەدا کچەش بوێرانە هاتە لام و ڕاستی کێشەکەی تێگەیاندم، منیش پاداشتم دایەوە کە دە هەزار دینار بوو، ئێستاش داوات لێکەم ڕێم پێ بدەی کچەکەت لەم لاوە بە ڕەوشتە مارە بکەم. باوکی کچەش وتی ئەوا منیش ڕێم پێ دایت کچەکەم لەو لاوە مارە بکەی. ئەمجا خالید سوپاس و ستایشی خوای کرد و کچەکەی لێ مارە کرد و وتی ئەوا ئەو کەنیزەکەم لێ مارە بڕیت بە ڕازیبوونی خۆی بە پێشەکی دە هەزار دینار لاوەکەیش وتی منیش پەسەندمە ئەمجا خالید فەرمانی دا پارەکە ببەنە ماڵی لاوەکە ئەمجا بە دەهۆڵ و زوڕنا و سەماوە کچیان گەیاندە ماڵی زاوا هەرگیز چیرۆکی سەرسوڕهێنەری وام نەدی بوو سەرەتای گریان و ناخۆشی کۆتایش شادی و خۆشی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو چیرۆکی بەخشندەیی جەعفەری بەرمەکی بەرامبەر پاقلەفرۆش. شەهرەزاد وتی ئەگەڕنەوە کە هارونە ڕەشید چوارمێخەی ئەبوو جەعفەری بەرمەکی کێشایە و لە سێدارەیدا دانیشتوانی مەملەکەت بۆیە گریان خەلیفەش فەرمانی دەرکرد کە ئەو گریان و پیا هەڵدانەی خەڵکەکەی قەدەغە کرد ئەڵێن کابراکی عەربی دەشتەکی کردبووی بە پیشە و هەموو ساڵێک شعرێکی پیا هەڵدانی بۆ جەعفەری بەرمەکی ئەنووسی و ڕێگەی ئەگرتە بەر و ئەهاتە ماڵی جەعفەر و بۆی ئەخوێندەوە جەعفەریش دەستی ئەبرد هەزار دیناری لە حەقی ئەو شعرەدا پێ بەخشی. کابرای دەشتەکی پارەکەی وەرەگرت وەی بردەوە و ئەیکردە خەرجی ئەو ساڵەی خێزانەکەی. ئیدی هەموو ساڵێک ئەمە پیشەی بوو. ئەو ساڵەش وەکو ساڵان شعرەکەی بۆ ئەنووسێ و ڕێگەیەگرێ بە کۆڵەوە. کە ئەگاتە شوێنی ساڵان وەپرسێڵێت، پیاهەڵدان و لاوانەوەی ئەبوو جەعفەری خوالێخۆشبوو بە فەرمانی شاهانە قەدەغەیە. کابرای عەرەبی دەشتەکیش ئەیکاتە شین و واوەیلا و شیعرەکە وەکوو ساڵان ئەخوێنێتەوە، دواتر ماندووە بێت و هەر لەو شوێنەدا خەوی لێ ئەکەوێ. ئەبو جەعفەر ئەچێتە خەوی کابرای دەشتەکی و پێی ئەڵێ، بڕۆ بۆ بەسرە کابرایەکی بازرگانی لێن ناوی ئەوە و ئەوەیە، سڵاوی منی پێ بگەیەنە و پێی بڵێ بە ناونیشانی پاقلە کە ئەبوو جەعفەر ئەیوت هەزار دیناری بدەرێ. کابرای دەشتەکی کە خەبەری ئەبێتەوە سواری وشترەکەی بێت و بەرەو بەسرە بەڕێکەوێت. دوای پرسیارێکی زۆر کابرای بازرگان ئەدۆزێتەوە کە ئەچێتە لای ڕاسپاردەکەی ئەبوو جەعفەری پێڵێ کە لە خەویدا پێیوت بوو. کابرای بازرگان برینی ئەکولێتەوە و ئەگری و عەرەبە دەشتەکێکەش لەگەڵیدا. ئەمجا سێ شەو لای خۆی بە میوانی گلیەداتەوە و ڕێزێکی زۆری لێگرێ. دواتر دەزە بە هەزار و پێنج سەد دیناری پێ بەخشێ. پێشیەڵێ هەزار دینارەکە ڕاسپاردەکەی ئەبوو جەعفەرە. پێنج سەد دیناریش دیاری خۆمە و حەقی ماندووبوونەکەت. هەموو ساڵێک وەرە هەزار دینارەکەت وەرگرە. کابرای دەشتەکی نزایەکی زۆری بۆ بازرگان کرد ئەمجا پرسی گەورم ئەوە تۆ پیاوەتی خۆتت کرد و درێغیت لێ نەکردم بەڵام من داوات لەکەم باسی ئەو پاقلێن بۆ بکەیت پێشەوەی بڕۆم کە ناونیشانی جەعفەر بوو بۆ تۆ کابرای بازرگان لە وەڵام داوتی براکەم کاتی خۆی کابراایەکی هەژار و نەدار بووم بۆ بژێوی خۆم و ماڵ و مناڵم پاقلەی کوڵاوم ئەفرۆشت ڕۆژێکی زستانی باراناوی سارد پاق لە کوڵاوەکەم پێ بوو ئەم فرۆشت باران تەڕی کردبووم گیانم لە سەرما لەرزی جار و بارش قاچم ئەکەوتە چاڵە ئاوەکانەوە تومەس ئەبوو جەحفەری بەرمەکی لە پەنجەرەی نەهۆمی سەرەوەی کۆشکەکەیەوە کە لەگەڵ چەند پیاوانی خۆی دادانیشت بوون سەیری ئەو شەقامەیە کرد کە من هاواری پاق لە فرۆشتنم تێدا ئەکرد بەزەی بە من داهاتبووەوە فەرمانی دابوو بانگم بکەنە ژوورەوە بۆ لای خۆی کە چوم وتیب هەم پاقلەکەتم پێ فرۆشە و دابەشی بکە بەسەر ئەم پیاوانەدا منی شەر جارە و کەوچکە قوڵەکەم پڕە کردووەم دایەکێکیان ئەبوو جەعفەریش کەوچکە قوڵەکەی بۆ پڕەکردم لە جەڕ تاک و پاقلەکەم تەوا بوو ئەم جالەی پرسییم کوا پاقلەی کوڵاوی ترت پێماوە منیش وتم نازانم با بگەڕێم سەبەتەکەم گەڕام یەک دەن کە پاقلێ تیاما بوو پیشانی جەعفرمدا ئەویش لێ وەرگتم و کردی بە دوو بەشەوە لە تێکیانی خوارد و لە تەکەی دی پیشانی یەکێک لە ژنەکانیدا ئەمجا پرسی ئەم لە تەپاقلێم بە چەند لێکڕی ژنەکەشی وتی بە دوو هێندەی ئەو زێڕەی کە تۆ بەو پیاوەت بەخشیوە. منیش لە دڵی خۆمدا وتم شتی وا نابێ، ئەمە چ بەزمێکە؟ ئەم جا ژنەکەی کەنیزەکێکی بانگ کرد و فەرمانی دا دوو هێندەی زێڕی جەعفەری هێنا و لە تەنیشت زێڕەکانی جەعفەرەوە داینا. ئەم جا جەعفەری بەرمەکی بزەیەک گرتی وتی، دە منیش ئەو لەتە پاقلەی خواردم بە دوو هێندەی هەموو زێڕەکەی ئێستام پەسەندە. فەرمانی دا دوو هێندەی تریشیان زێڕ بۆ هێنام ئەمجا بە خزمەتکارێک فەرمانی دا هەموو زێڕەکانی لە سەبەتەکەم نا منیش هاتمە دەرەوە دواتر ئەو زێڕانم کردە کوتاڵ و بازرگانیم پێوە کرد سوپاس و ستایشی خوام کرد کە دەوڵەمەند بووم جا براکەم تا ئەمریت ساڵی هەزار دیناری لێ بدەم بە تۆ هێشتا هەر هیچ نییە بۆ گیانی ئەبوو جەعفەری بەخشندە و نان بدە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەهرەزاد جێڕایە و تێجێڕنەوە مناڵێکی خەسا و لە کاتێکدا کە هارونە ڕەشید لەسەر تەختی خەلافە دانیشت بۆ حکومڕانیە کرد خۆی کرد بە هۆڵەکەیدا و تاجێکی زێڕینی بەدەستەوە بوو کە بە مرواری و ئاڵتون و یاقوت نەخشا بوو کڕنوشی بۆ خەلیفە برد وتی زبێدەخانی خێزانت کڕنوشت بۆ باتۆڵێت ئەم تاجەم لە زێر و زیو دروست کردو بەڵام پێویستی بە گۆیەکی زێڕین هەیە لە ناوەڕاستیدا دابنرێت و هەرچەند گەڕام دەستم نەکەوت هارونە ڕەشیدیش دەرگاوانی بانگ کرد فەرمانی پێدان بڕۆن بگەڕێن گۆیەکی زێڕین بۆ ئەم تاجەی زوبێدە پەیدا بکەن و بۆی دانێن زۆر گەڕان بێسوود بوو کە خەلیفیان تێگەیان تون بووتی چۆن ئەبێ ئەو گۆیە بە پاشایەکی وەکو من کە پاشایی پاشایانم پەیدانەبێ بڕۆنە لای بازرگانان دوای ئەوەی هەموو بازرگانانیان لێ ئاگادار کردەوە سوودی نەبوو دەستیان نەکەوت بەڵام بازرگانێک پێی وتن، ئەو گۆی ئێوە پێویستانە تەنیا لە لای بازرگانێک هەیە لە شاری بەسرە کە ناوی ئەبوو محەمەدی تەوەزەلە. ئەوانیش ئەم هەواڵەیان دا بە خەلیفە. خەلیفەش ناردیە دوای جەعفەری وەزیری دا. کە ئامادە بوو فەرمانی پێ دا کە نامەیەکی شاهانە بۆ میر محەمەدی زوبێدی بنووسێ کە میری شاری بەسرەیە. کە ئەبوو محەممەدی تەوەزەلمان بۆ بنێرێ جعفەری وەزیریش نامەکەی نووسی و دایە مەسروری شمشێرباز تاکو بیگەێنێتە شاری بەسرە ئەویش دوای ئەوەی خۆی ئامادە کرد بەرەو شاری بەسرە کەوتەڕێ کە گەیشت میر محەممەدی زوبەیدی ڕێزێکی زۆری گرت و دواتر چەند پاسەوانێکی لەگەڵ نرد کە گەشتنە بەر دەرگای ماڵی ئەبوو محەمەدی تەوەزەل لە دەرگایاندا مناڵێک هات و کردیەوە مەسرور بە مناڵەکەی وت میری مسلمانان داوای باوکتەکە مناڵەکە کە گەڕایەوە هەواڵەکەی پێوت ئەبوو محەمەدی تەوەزەل هاتە بەر دەرگا مەسروری نوێنەری خەلیفەی کەبینی کڕنوشی بۆ برد وتی فەرمایشتی پاشامان بەجێە بەڵام ئێوە فەرمونون وەرنە ژوور ئەوانی ژوتیان ناتوانین چونکە بە پەلین لەم کارەماندا خەلیفە چاوەڕێی تۆیە ئەی ژووتی کەوا بوو کەمێک لەسرم بستن تا خۆم ئامادەکەم ئەمجا زۆری لێکردن بردنە ژوورەوە ئەوانیش ڕوانیان داڵانەکەیان پەردەی ناسکی پێیان شۆڕ بۆتەوە کە هەمووی نەخشی زێڕینە ئەمجا ئەبوو محەممەدی تەوەزل فەرمانی بە مناڵەکاندا بیبەنە گەرماوەکەوە ئەویش کە سەیری دیواری گەرماوەکەی کرد سەری سوڕما چونکە لە مەڕمەڕی تێکەڵ بە زێڕ دروستکرا بوو کە ئاوەکانی بەردایەوە گوڵاویش ئەهاتە خوارەوە مناڵان بە دڵسۆزی پەزێرایان کردن کە لە گەرما و هاتنە دەرەوە بەرگی ئاوریشمینیان پێپۆشین کە ناوە ناوە تان و پۆیان زێڕین بوو سریان کرد ئەبوو محەممەدی تەوەزل سەروبەستێکی ئاوریشمی تێکەڵ باڵتونی سووری بەسەرەوە بوو کە ڕیوشی زێڕینی پیاشۆر بووەوە لەسەر سەکۆیەکی نەخشی زێڕین دانیشتبوو ئەمجا لەبەر مەسرور هەستا و لای خۆی داینا فەرمانی دا سفرە ڕاخرا مەسرور کە سفرەکەی بینیوتی بەو خویە لە ماڵی میری مسلمانانیشدا سفری لەم جۆرم نەبینیوە سفرەکە هەموو جۆرە خواردنێکی تیاوێ نەکێشرا بوو چەندین قاپی زێڕینی لەسەر نەخشکرا بوو مەسرور وتی تێر و پڕمان خوارد و خواردەوە بە خۆشی و شادی ئەو ڕۆژەمان بەسەر برد ئەمجا پێنج هزار دیناری بە هەر یەکەمان بەخشی ڕۆژی دووەم بەرگەکانیان گۆڕین بە بەرگی سەوزبا و تان و پۆی زێڕین ڕێز و پەزێراییەکی فرایان گرتین ئەم جا مەسرور پێیوت ناتوانین لەمەندە زیاتر بمێنینەوە لە خەلیفە ترسین ئەبو محەمەدی تەوەزەلیش وتی، گەورەم پەلەم لێ مەکە، تا سبەینێ خۆمان ئامادە ئەکەین و لەگەڵتان بەڕێ ئەکەوین. ئەو شەوەش مانەوە. بەیانی ڕۆژی دواتر مناڵەکانی، ماڵ و زینێکی زێڕینیان خستە سەر پشتی هێسترەکەی ئەبو محەمەدی تەوەزەل. مەسرور کە سەیری ئەو ماڵ و هێستر و زین و جل و بەرگی نایابانەی ئەبو محەمەدی تەوەزەلی کرد، لە دڵی خۆیدا وتی، ئاخۆ هارونە ڕەشید ئەم پیاوەی بەم جۆرە بینی لێ پرسێ ئەو سامانە زۆرت لەکوێ بوو کە گەشتنەوە لای ئەبوو محەممەدی زوبەیدی میری بەسرەخوا حافیزیان لێ کرد و کەوتنە ڕێ بەرەو بەغدا کە گەشتنەوە شاری بەغدا بەرەو ماڵی خەلیفە بوونەوە کڕنۆشیان بۆ برد ئەم جا خەلیفە فەرمانیدا کە دابنیشێ کە دانیشت زۆر بە ڕەوشتێکی نایەبووتی ئەی میری مسلمانان دیارەکم بۆ هێناویت ڕێمەدەی بیخەمە بەردەستت خەلیفەوتی فەرموو فەرمانی دا سندوقێکان هێنا بەردەستی کردەوە چەندین نەختینەی دێرینی دەرهێنا لەوانە درەختێکی زێڕین بوو کە گەڵاکانی زمرودی سپی بوو بەرەکەشی لە یاقوت و مرواری سوور و زەر بوو خەریفە سەری لێ سوورما ئەمجا سندوقێکی تری هێنا دەوارێکی لێ دەرهێنا کە دامێنەکانی لە زێڕ بوو یاقوت و مرواری پێدا هەڵواسرا بوو کۆڵەکە و سنگەکانی لە توڵی هندی ئاودار بوو سوچەکانیشی بە زمڕۆدی سەوز کە چەندین جۆری ئاژەڵان و باڵندەکانی تا وێنە کێشرا بوو کە بە تان و پۆی زێڕین چندرا بوو مرواری و یاقوتی تێهڵکێشرا بوو شارەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد جێڕایەوە کە هاروونە ڕەشید ئەوەی بینی زۆر پێی خۆش بوو دواتر ئەبوو حەمەدی تەوەزەلوتی ئەی میری مسلمانان وا مەزانە کام شتانم بۆ هێناویت لە ترسا بێ یان چاوەڕێی پاداشت بم ئەمانەم بۆیە بۆ هێناوی چونکە من کابراایەکی سادەم و ئەم شتانە بۆ پاشایان باشە ئەگەر ڕێم بدەی هەندێشت کە لە توانامدا بێ پیشانت بدەم هارو نەڕەشت وتی چیەکەی بیکە و ئێمەش سیرکردنمان لەسرە ئەویش سەری لەقاند و لێوانی جوڵان چەرچەفەکان شۆڕ بوونەوە بۆی ئەمجا هێمایەکی کرد چوونەوە جێ خوێن ئیشارەتی بە چاوانی کرد تاق و بانیژەکان دەرگیان داخرا ئەمجا کەوتە قسەکردن کەچی دەنگی بولبولان ئاهات نەگوێ خەلیفە زۆر سەری سوڕما و بە ئەبو محەمەدی تەوەزەلی وت، باشە باوکی تۆ کەڵەشاخێ گرت و هەمیشە لە گەرماوەکاندا بوو، هیچی بۆ بەجێ نەهێشتوویت، ئەم هەموو سامانە لە کوێ بوو؟ لەگەڵئەوەشدا بە ئەبو محەمەد تەوەزەل ناسراوی. ئەویش وتی، قوربان وە خۆت فەرمووت باوکم کە مرد هیچی سامان بۆ بەجێ نەهێشتم، چونکە کابرایەکی خوێنگر بوو، بە کەڵەشاخێکەوە ئەم گەرما و ئەو گەرماویە کرد. منیش زۆر تەمەڵ و تەوەزەل بووم و هەر بۆیەش بوو بە نازناوم و ئێستاش بەم هەموو دەوڵەمەندیەمەوە هەر پێم ئەڵێن تەوەزەل. ئیدی هێندە تەمەڵ بووم ئەگەر بنووستمایە و هەتاو بهاتایەتە سەرم و سێبەرم لێ دوور بکەوتایەتەوە هێندە تاقەتم نەبوو جێگەکەم بگوێزمەوە بن سێبەرێک. کە باوکم مرد، دایکم بوو بە جلشۆر و نانکەری ماڵان و منی بەخێوە کرد. منیش لەسەر لا لێی ڕاکشام، ئەویش خواردنەکەیە کرد بە دەممەوە. ڕۆژێکیان هاتە لامە وتی، کوڕم، ئەوە بیستوومە شێخ ئەبولعەز سەفەرەکە بۆ وڵاتی سین، بۆ بازرگانی، تۆش هەستە و بڕۆ بۆ لای و پێی بڵێ با ئەم پێنج درهەمەت بۆ بەرێت و لەوێ شتێکت بۆ پێ بکڕێ بەڵکو هەندێک قازانجی لێ بکەی منی ژوتم تااقەتم نییە هەستم دایکم زۆر گریا ئەمجا لێم تووڕە بوو سوێندی لێم خوارد کە لەمە دوا نانم نەداتێ و ئاوم نەدا منیش زانیم بەڕاستێتی زۆر ترسام بۆ یوتم کەوا بوو دەستم بدەرێ با هەستم. بە هەزار ئەملا و ئەولا هەڵی ساندم، ئەمجا وتم، وەرە ژێر باڵم. خۆم دا بە سەریدا و وردە وردە ڕۆیشتین تا گەیشتینە لای. سڵاومان لێ کرد. خۆی و کۆمەڵە خەڵکەکەی دەور و بەری وەڵامیان داینەوە. ئەمجا شێخ موزەفەر لە هاوڕێکانی پرسی، ئەم لاوە ئەناسن؟ یەکێکیان وتی، کێ هەیە نەیناسێ؟ ئەم لاوە هێندە تەوەزەلە، ئەمە یەکەم جارێتی لە ماڵ بێتە دەرەوە. ئەمجا دایکی داوای لێ کرد کە ئەو پێنج درهەمەی کوڕەکەشی بەرێ بۆ سین بەڵکو شتێکی بۆ پێ بکڕێت و لێرە قازانج بکات شێخ مزەفەریش لێ وەرگتنوتی بسم الله الرحمن الرحیم ئیدی ئێمە گەڕینەوە ماڵ و شێخیش سەفەرەکەی دەست پێ کرد بەڕێوە بوون تا گەشت نەسین لە سین دەستیان بەکرین و فرۆشتن کرد دواتر بەڕێی دەریادا هاتنەوە و سێ ڕۆژ لە نێو پاپۆردا ڕۆشتن ئەم جاشێغوتی پاپۆڕەکە ڕابگرن بازرگانەکان وتیان چیت پێویستە شێخ مزەفەر پێی وتن کە ڕاسپێریەکەی ئەبوو محەممەدی تەوەزە لەم بیر چووە با بگەڕێنەوە تا شتێکی بۆ بکڕم بەڵکو هەندێک قازانج بکە لە دەستی ئەمە ئەوان ژوتیان پیاوی چاک بە کەممان بەسەر نەهاتووە و زۆریش ماندوین و ئەوە سێ ڕۆژە بەڕێوەین با نەگەڕێنەوە شێغوتی نەخێر ئەبێت هەر بگەڕێنەوە ئەوانیش چاریان نەما وتیان باشە چەند ئەڵێت ئێمە وەکو قازانج بۆی دانێن و بانەگەڕێنەوە ئەوش بە قسەی ئەوانی کرد و ئەوانیش هەر یەکە و بڕێک پارەی بۆ قازانجی پێنج درهەمەکە دانا کردێ پارەیەکی هێندێ باش ئەمجا کەوتنەوە ڕێ دواتر گەشتنە دوورگەیەک کە خەڵکێکی زۆری تێدانیشتە جەبوو لایەندا و دەستیان کردە فرۆشتنی مرواری و یاقوت و شتیدی ئەمجا بەرە بوونەوە مەیمونە بەسراوەکە شێخ ئەبوو مزەفەر زۆری بەزەیی پیاهاتەوە لە کابرای خاوەنی چووە پێش و پرسی ئەو مەمونە فرۆشی خاوەنەکەی وتی بەڵێ شێخ وتی مناڵێکی هەتی و پێنج درهەمی داوە بە من شتی بۆ کڕم ئەیدیت بەو پارەیە کابراوتی خێری لێ ببینی ئەم جا بە خزمەتکارێکی خۆی وت ڕستی بکەن و بهێنن کە گەشتنەوە کەشتێکە دوای ئەوەی هەندێشت و مەکیان فرۆشت بە لێوارێکیەوە بەستیانەوە، ئەمجا هەندێک لە بازرگانەکان بە مەلەوانەکانی نێو کەشتیەکەیان پارە ئەدا تاکو خۆ هەڵدەنە دەریاوە و بنەکەی بگەڕێن بە شوێن مرواری و مەرجاندا، کە مەیمون مەلەوانەکانی بینی چونە بنی دەریا ئەویش پەتەکەی کردەوە لەگەڵ ئەواندا خۆی فڕێدایە دەریاکەوە، کە شێخ ئەوەی بینی پێی سەیر بوو لەبەر خۆیەوتی، بەخوا ئەو هەتیوە تەوەزەلە بەدبەختە، ئەوا مەیمونەکەی خنکا. مەیمونەکە لە بنی ئاوەکەدا پێی چوو کۆمەڵێک هاتنەوە سەر ئاو مەیمونەکەش لەگەڵیاندا سەرکەوتەوە ئەمجا هاتە بەردەم شێخ مزەفەر هەردوو دەستی کە پڕ بوون لە مرواری و مەرجان خستێ بەرپێی شێخ سەری سوڕمە مرواری و مەرجانەکەی کۆکردەوتی ئەم مەمونە زۆر سەیرە بەلامەوە نهێنێکی گەورەی هەیە ئەمجا گەشتنە دورگەیەکی دی کە ناوی دورگەی زنجیەکان بوو ئەوانەش خێڵێک بوون گۆشتی مرۆڤیان ئەخۆرد کە کەشتیەکەیان بینی سواری بەلەمەکانیان بوون و بۆیان هاتن هەرچیەک لەو پاپۆڕەدا بوو بردیان سەرنشینەکانیان قۆڵبەست کرد و بردیان بۆ لای پاشای خۆیان ئەویش فەرمانی دا هەندێک لەو بازرگانانە سەر ببڕن گۆشتەکانیان بخۆن، ئەوانەش کە مابوونەوە بەند کران، کە زۆر ئەترسان لەو نەگبەتیەی تووشیان بووە. کە شەو هات مەیموونەکە هەستا و دەستی شێخی کردەوە، کە ئەوانی دی ئەمەیان بینی وتیان، بەڵکو ئەمە خوایە، تۆ ڕزگارمان کەی، ئەی ئەبوو موزەفەر! ئەویش وتی، ویستی خوای لەسەر بوو کە ئەم مەیموونە دەست و قۆڵی منی کردەوە، منیش هەزار دینارم بۆ داناوە.